مافی کۆپیکردن و پەخشکردنی ئەم بەرهەمە پارێزراوە لە بەرگرتنەوەی ئەم بەرهەمە ڕێپێدراو نییە بۆ هیچ کەسێک بۆ ڕەخنە و زانیاریەکانتان پەیوەندی بکەن بە ژمارە مۆبایل 1950 427 چلوهشت.